برەو بە کار و پیشەیی خۆیان بدەن انشاءاللە سەرکەوتوشە بن لە هەردوو دنیادا بەرنامەی ئەمڕۆمان تایبەتە بە هونەری پەروەردەی مناڵ کە یەکێکە لە بەرنامە مهمەکان کە ئێمە ئیشی لەسەرکەی و پێویستە لەسەر هەر دایک و باوکێک گیاهر برا و خوشکێکی گەورەتر بۆ مناڵ یاخود بۆ گەورە پێویستە ڕەچاویان بکاکە ضرورە ئێمە چۆن بتوانین پەروەردەی مناڵەکانمان بکەین چونکە ئەگەر پەروەردەی مناڵەکانمان بەو شێوازە بکەین کە دروست بێ دواییە بەرهەمەکەی بەو شێوازە دەبێ کە کۆمەڵگا بگۆڕێ بتوانێ بێتە هۆی چاکترکردنی کۆمەڵگا وە بتوانێ ببێتە هۆی باشترکردن و چاکترکردنی ئەو کۆمەڵگا یاخود ئەو بواری کە خۆی تێ پەروەەردە دەبێت یەکەم شت کە مهمە ئێمە ئیشی لەسەگەن دوو چەمکەیە دوو زاراوە هەیە کە پێویستە بیناسین یەکەمیان پێناسەی پەروەەردە چییە دواتر مناڵ چییە بۆ خۆی یەعنی تا چەنێکە تەمەنەکەی چۆنە چۆن نییە ئەوانە زەرورە دایک و باوکی بەڕێز یاخود ئێمە وەکو مامۆستا یا خەڵکانێکی تر پێویستە لێی بزانین یەکەم شت کە زەرورە بیزانین پەروەردە چییە ئێمە بزانین پەروەردە کە باسی ئەەکەین ڕۆژانە لە مەجلیسەکانمانە لە قوتابخانەکانمانە لە ڕاگەیاندنەکانمانە لە کتێبەکانمانە لە کۆمەڵێ مەفاهیمی ترا باسەکرێ پەروەردە چییە پەروەردە پرۆسەیەکی کۆمەڵایەتی دەروونییە، کە لە دەروون و نەفسەوە دەست پێکا، کۆشش دەکا بۆ گەشەپێدانی بەهرە و توانا فیتڕییەکان و پلە پلەکردنی لە گەشەپێدانیدا و چاککردنی ڕەفتار و ڕێکوپێکردنی بە شێوەیەک کە بگونجێت لەگەڵ بیروباوەڕ و بەهاکانی ژیاندا یاخود بەها بەرزەکاندا. بۆیە یەکەم شت کە موهیممە پەروەردە ئیشی لەسەر کات پێدانی مەعریفەیە، پێدانی زانست و زانیارییە لەسەر ئەو خۆ ئەو ڕەوشتە یاخود ئەو پێگەیشتنە یاخود ئەو کۆش یا و گەشە یا ئەو بەهرەیە کە ئێمە دەیدەین بە مناڵ یا دەیدەین بە هەر کەسێک کە دەمانوێت پەروەردەی بکەین ئەوە دوای ئەوەش ئەم معریفەیە ئەم زانستە ئەم زانیاریە دەبێتە هۆی خەزنکردن لە مشکا و دەبێتە هۆی گۆڕان لە قەنەعەتەوە گۆڕان لە بیر و کەڵێ بۆچوونەکانەوە لە بیرۆکەکانە بۆیە بە هەمان شێوە ئەمە ئەم دوو خاڵەی تر وا ئەکا لە مرۆڤ کە گۆڕانکاری لە چیا بکا لە گۆرانکاری لە ڕەفتار کا چونکە هەموو ئامانجەکی پرۆسەی پەروەردە بریتیە لە گۆڕانی ڕەفتار لە چاکەوە بۆ چاکتر لە خراپەوە بۆ باش مهم ئەوەیە ئەو گرو ئەو گۆڕانکاریە کە دەست پێ کا گۆڕانکاریەکی ئیجابی بێ بە ئیتیجاهێکی ئیتیجابی ئەکوڵێ بە لایەنێکی ئیجابی بەرەو ئەو ئامانجەی کە پرۆسەکانی پەروەردە یاخود لێزانەکان یا پرۆفسۆرەکان یاخود شارەزاکانی بواری پەروەردە وێنەیان بۆ کێشاوە و دیاریان کردووە لە ناو پرۆسی پەروەەردە یەکێک لەوانەی کە ئیشی لەسەر ئەکرێ یەکێک لەو تەمەن و قۆناغانەی کە ئیشی لەسەرەکە قۆناغی مناڵیە بابزانین مناڵ بۆ خۆی چییە کە ئێمە هەمومان بۆ قۆناغات تێپەڕین و هەمومان مناڵ بووین گەورە بووین و هەمومان ڕفتارەکانی مناڵیمان جەبەجێ کردووە و کردومانە هەندێکی ئیرە سەر وکەڵێ خۆبەخشانە بووە سربەستانە بووە هەندێکی بەڵام هەندێکیان خۆنەویستانە بوو توانای خۆمانی تیا نەبووە لا ئیرادی بوو مناڵ چییە مناڵ جیهانێکە لە نەهێنە ئاڵۆزەکان کە هیچ کەسێ ناتوانێت وەکو خۆی لی تێبگا جیهانێکی بری وەکو جیهانێکی بەرفراوان جیهانێکی دەریایەکی بەرفراوان کە هەتا بگەڕێ بە ناویدا ئاڵتون و سامان و بەها بەها بەرزەکانی یا بەدەستێنی ڕاستی زانستە نوێەکان دەدۆزێتەوە بە پێی تەمەنەکانیش مناڵ یەعنی ئەوەی کە دیاری کراوە لە تەمەنی تا تەمەنی دوانزە ساڵ پێوتێ مناڵ و لە هەندێ حاڵەتا لە تەمەنی هەژدە ساڵ کەمتر پێوتێ مناڵ ئەوە یعنی دوانزە بۆ چواردە یعنی تەمەنەکە تا ئەوەن دەبێ و لە هەندێ حاڵەتی ترا کە هەندێ لە زانایان باسیان کردو دەڵێن تا تەمەنی هەژدە ساڵیش پێوترێ مناڵ کەواتە مناڵ جیهانێکە ئاڵۆزە دایک و باوک بە ئاسانی ناتوان لی تێگەن مەپرۆسەکانی بوارەکە پەروەردەکاران ئەوانەی کە لە بواری پەروەردا ئیشەکەن ناتوانن لی تێبگەن بۆیە بەو شێوازەی کە ئێمە دەمانوێت شتێکی باشتر و چاکتر گونجاو پێکۆبین دەبێ ئێمە ئەو دوو پێناسەیە ئەو دوو چەمکە بگرینە ئەستۆی خۆمان کە پەروەردە چییە و مناڵ بە هەمان شێوە چییە کەواتە ئەوە دەروازەیەک ئامانجمان لە وتنەوەی ئەم بابەتە یاخود ئامانجمان لە باسکردنی ئەم بابەتە کە لە بە چەند زنجیرەیەکی شاڵا بە پشتیوانی خۆی گەورە باسەکەین یەکەم شتمان ناسینی پەروەردەی مناڵە ناسینی پەروەردەیە پاشا مناڵ و پەروەردەی مناڵ چۆنە بێت ئەبێ ئێمە دیاری بکەین بۆ خۆمان کە پەروەردەکارین بۆ خۆمان کە مامۆستاین بۆ خۆمان کە بە خۆمان بە دکتۆری کۆمەلگا دەزانین ئەبێ دایک و باوکی بەڕێز کە دەیەوێ گۆڕانکاری لە ڕەفتاری مناڵەکەی بکا جارێ لە پێش ئەوە دیاری بکا ئامانجی لە پەروەردە چییە و ئاما ئەو مناڵەم ئایا مناڵ تا کەی پێی ئەوترێ مناڵ و پەروەردەکەی چۆنە ئامانجی دووەممان کە لەم پڕۆسەیە ئیشی لەسەرەکەین هەوڵدانە بۆ خستنە ڕووی چەمکی پەروەردە دیاریکردنی شیکردنەوەی چەمکەکانی پەروەردە، ئاڵۆزیەکانی پەروەردە، ڕا ئاسانیەکانی پەروەردە و کەڵە گۆڕانکارەکان کە ئێمە وەک پەروەردەکار دەمانەوێ ئیشی لەسەر کەین. سێم خاڵی ئامانجەکانمان تایبەتمەندی و بنەماکانی پەروەردە چیە؟ بنەما ئایا پەروەردە بنەمای هێیانیەتی؟ دەبێ ئەوانەش هەموویان چی بکەین دیاری بکەین خاڵی چوارم لە ئامانجەکانم من دوای ئەوەی کە چەمکەکان دیاری ئەەکەین دوای ئەوەی کە تایبەت بنمی و بنەماکان دیاری ئەەکەین دوای ئەوە کە ناسینی پەروەردەدارەکەین دین ڕاستەکان ڕێگا ڕاستەکانی پەروەەردە هەڵبژێرین پاشان هەڵەباوەکانی پەروەەردەی مناڵ کە دایک و باوک و پەروەردەکارانە کەونە ناوێ ئەوەشتی بە هەمان شێوە لەم بابەتە خینە ڕوو پاش ئەوانە کە زانیمان سەرچاوەکانی پەروەردەی پەروەردەمان دێتە پێشەوە ئایا چی شتێک تەسیری هەیە لە ڕفتاری مناڵ کەس چ شتێک چشتانێ وەکەڵەوترێ تەسیری هەیە لە گۆڕانکاری لە پەروەردەی مناڵە یاخود پەروەەردە سەرچاوەکانی چین لە چی وەوەرەگرێت یەکەم شت لەو حەدیسەی پێ سەڵم کە دێنینە فەرمێ یولە دل ئینسان و على الفطرە یەکەم سەرچاوی پەروەەردە فیتڕەتە واتە قورئان و سوننەت کە ئێمە حسابی بۆ کەین دووەم خێزانە کە قوتابخانەی یەکەمی پەروەردەکردنی مناڵە و لێوە فێری هەموو گەشەیەکەکە بێ کە دوایە لەسەری دەڕۆین قوتابخانەی سێهەم سەرچاوی سێهەم بریتیە لە ژینگە ئەو ژینگەی کە مرۆڤ تایدا دەژی و تیاشیدا لە دایگە بێ قوتابخانەی چوارهەم یا سەرچاوی چوارهەم قوتابخانە بۆ خۆی قوتابخانەیە مەدرەسەکە، مەکتەبە کە ئێمە سای بۆکەین، پاشان پێنجەم کە زەرورە بە هەمان شێوە کە ئەتوانی بڵین بەشێک بێ لە ژینگە کە پێوتێ هاوڕێ سەر چاوەی شەشەممان کە ئێستا لەم عالەما ئیشی زیاتر لەسەرکرێت لەم جیهانی پێشکەوتنا لەم جیهانی ئەولەمەیە زیاتر کاریگەری زیاتر حتا ئەتوانم بڵم لە کۆمەڵێ لەو سەرچاوانی تر زۆر مهمترە ئەوش کاریگەری ڕاگەیاندنە بە هەموو بەشەکانیەوە کەواتە سەرچاوەکانی پەروەردە بەو شێوازە کە ئێمە بتوانین چکە ئەگەر ئەمانەمان ناسی ئەتوانین باشترین سەرچاوە بەکاربێنین بۆ ئەوەی پەروەردەی مناڵەکەمان بەو شێوازەکە کە خۆمانەمانوێت ئامانجەکانی پەروەوە ئامانجەکانی پەروەردە و پێشتن پێشتر باسناکرد بەڵام ئێستا ئامانجەکانی تایبەتی پەروەردەی مناڵ باسەکەین کە ئەو ئامانجە دەخەینە ڕوو یەکەم بۆ بەدەستهێنانی ڕشق و ڕۆزییە ئێمە کاتێک کە باسی پەروەردەیەکی باشەکەین بۆ مناڵ باشی ئەوە باسی ئەوەیەکەین کە بیخینە سەر ڕێگەیەکی ڕاست و ڕێگەیەکی گونجا و باش بۆ ئەوی لە داهاتوە خۆی احتیمات خاتە سەر خۆی و قدرەت و تواناکانی خۆی بەکاربێنێ لە پێناو ڕسق و ڕۆزی پەیداکردن بۆ خۆی بۆ ژیانی بۆ دایک و باوکی بۆ ماڵ و مناڵێک کە دەبێتە حتا بۆ ژیاندنی خۆی لە قوتابخانە و زانکۆ و پەیمانگاکانە گواستنەوەی شێوازە ئامانجی دومی پەروەردەی مناڵ گواستنەوەی شێوازەکانی هەڵسوکەوتە ڕەوشتە لە نەوەیەکۆ بۆ نەوەیکتر واتە ویراسیەن ئەم بابەتە بگوێزرێتەوە وەکەڵێ لە قۆناغێکەوە بۆ قۆناغکە لە نەوەیەکۆ بۆ نەوەیکتر ئەم شێوازی هەڵسوکەوتە دروستەکان بگوازرێتەوە بۆ کێ؟ ڕاستەکان، دروستەکان، شەرعیەکان، کەڵێ یاساییەکان، بە ئەوانەی کە لە چوارچێوەی بەها بەرزەکانایە، بگوازرێتەوە لە نەوەیەکی بۆ بۆ نەوەیەکی تر. ئەگەر ئێمە ڕاستگۆیی وەکو سیفەتی حساب بکەین، ئەگەر ئێمە هەڵسوکەوتی باش و تەعامول کردن لەگەڵ گەورە بە ڕێزگرتنی بچووک وەکو هەڵسوکەوت حساب بکەین، گواستنەوەی ئەم ڕەوشتە، گواستنەوەی ئەم هەڵسوکەوتە لە نەوەیەکەوە بۆ نەوەیەکی تر یاخود لە مناڵێکەوە بۆ نەوەیەکی بۆ مناڵێکی تر، ئەوە یەکێکە لە کاریگەریەکانی یاخود ئامانجەکانی پەروەردەی مناڵ خاڵێکی کە کە ئامانجی پەروەردەی مناڵە ئێمە هەر مناڵە گەورە ئەبێ کەواتە ضرورە پەروەردەکاران مامۆستایان باوکان و دایکانی خۆشەویست بیر لەوە بکەنەوە کە باشترین نمونە باشترین نموزەج باشترین هاوڵاتی تەقدیمی کۆمەلگاکەن بواتە ئامادەکردنی هاوڵاتی چاک و باش یەکێکی ترە لە ئامانجەکانی پەروەردەی مناڵ خاڵی چوارهەممان لە ئامانجەکانی پەروەردەی مناڵ، ئامادەکردنی مناڵە لە هەموو لایەنەکانەوە، ئێمە ئەزانین مناڵ هەر لە لەدایک بوونیەوە لە هەردوو لایەنی جەستەی و ماددیەوە وەکەڵێ حەتا زیهنیەوە گەشە دەکات، بۆیە ئەبێ ئێمە ئەم مناڵە وا ئامادە بکەین بۆ ئەوەی بگاتە حاڵەتێ لە حاڵەتەکان کە بتوانێ وردە وردە گەشە بە ژیانی خۆی بدا لە هەموو لایەنەکانی ماددی و مەعنەوی و هەروەها جەستەوە. پاشان گەیاندنی زانستی دروست یەکێکی ترە لە ئامانجەکانی پەروەردەی مناڵ، واتە ئەو مناڵە کاتێ زانست و زانیاری دروست وەرەگرێ و ئەتوانێ بە هەمان شێوە بیداتەوە و ئەگەر ئێمە بۆ خۆمان زانست و زانیاری دروست و ڕێک و باش و وەکەڵێ شەرعی بەوکەڵێ لە چوارچێوەی قانون و یاسا پێمان گەیاند ئەویش بەو شێوازە بەو شێوازە دروستە بێ بەو شێوازە کیانی دروستە بێ کە کۆمەلگا دەی و کۆمەلگا دەیخوازێ و دەتوانێ گۆڕانکاریکی زۆر باش لە کۆمەلگا بکە. خاڵی کۆتایی ئامانجەکانی پەروەردەی مناڵ کە خاڵی پێنجەمە شەشەمە پێشکەوتنی بەرەو دوا بەرەو داهاتوویەکی ڕووناک واتە ئێمە هەمیشە هەوڵ بدەین ئەم مناڵە بە بەردەوامی لە پێشکەوتنا بێ چونکە جیهان کە ئێمە دەیبینین هەموو دەقەیە گۆڕانکاری بەخۆیە بینێ هەموو دەقەیە داهێنانی لە دنیا دروستە بێت کەواتە ئێمە ئەگەر ئەمانەیە مناڵەکەمان دوانەکەوێت لە ڕەوشی پێشکەوتن دوانەکەوێ لە سیلسوکەڵە قیتاری سەرکەوتن و پێشکەوتن و قیتاری تەتەور و گەشەپێدان، کەواتە ئەبێ ئێمە ئەم مناڵەمان ئامادە بکەین و ڕۆژانە گەشە بە توانا و قودرەت و قودرەتە زهینەکانیان لەگەڵ کردەوەکانە ڕاست بکەینەوە، هەروەها هەوڵدەین ئەو پەروەردەیە کە وەری ئەگرێ لە ئەنجامی نەزەریاتا بیگۆڕێ بۆ ئەنجامی عەمەل و ئەنجامی فعل و بۆ ئەنجامی کار بۆ ئەوەی بتوانێ گۆڕانکاری ئیجابی لە کۆمەڵگایا دروست کا. دوای ئەوەی کە ئەو سەرچاوەکانمان زانی و هەروەها ئامانجەکانی پەروەردە بە هەردوو بارەکە پەروەردە بەگشتی و پەروەردەی مناڵمان زانی پێم خۆشە ئێستا بچینە سەر تایبەتمەکانی تایبەتمەندەکانی پەروەردەی مناڵ ڕاستە پەروەردە بۆ هەموو کەسەکە لە گەورەوە بە بچووک پەروەردە ناتوانێت لە قۆناغێ لە قۆناغەکانە بوەستێ ناتوانین لە قۆناغەکانا بیوەستێنین بڵێین ئیتر کەسێکمان هەیە ئیتر پێویستی بە پەروەردە نییە چونکە پەروەردە واتە وەرگرتنی علم و زانیاری و هەروەها خبرە خی گەورەش هەمیشە دەفەرمێت وەفوق کل ذی علم علیم واتە لەسەر و هەموو زانایەکەەوە زانایەکی تر هەیە کەواتە مادەم زانایەکی تر هەیە کەواتە بە بەردەوامی ئێمە پێویستە چی بکەین ئەبدێتی معلومات و زانیاری و معریفە و حتا گۆڕانکاری لە سلوکی خۆمانەوە پسپۆڕەکانی خۆمان بکەین کەواتە تایبەتمێنتەکانی پەروەەردەی مناڵ بە تایبەتی بریتە لەم هەشت خاڵە کە ئێسا باسی دەکەین و ئەوەندەی کات مەجال مامدا لە سەری دەڕۆین یەکەم تایبەتمەندی پەروەەردەی مناڵ پرۆسەیەکی پێگەیاندنی مرۆڤایەتە ئێمە کاتێ کە گەورە بیرمان کردەوە ئەم مناڵی کە لە بەردەستی ئێمایە قابلی ئەوەیە ببێتە یەکێک لەوانەی کە گۆڕانکاری لە مێژووە دەکات یەکێک لەوانەی کە دەتوانێ کۆمەڵگا بگۆڕێ یەکێک دەتوانێ یەکێک لەوانەی کە دەتوانێ سلوکی خەڵکەکان بگۆڕێ و ئێمە وا بیرمان کردەوە کە بە وەکو مافی مرۆڤ ئەم مناڵە پەروەردە دەکەین کە حەقێکی حەقێکی حەقێکی لەسەر ئێمە هەیە کە پەروەردەی بکەین بیگەینە ئەو ئاستەی کە بتوانێت دوای ئەو قۆناغە واتە بیگەینە قۆناغێک کە توانای وەستانی هەبێت لەسەر قاچی خۆی، بۆیە پرۆسەیەکی پێگەیاندنی مرۆڤایەتییە، واتە ئێمە مرۆڤ پێ پەروەردە ئەکەین، واتە پەروەردەکردنی مناڵێک ئەچیتە زەمنی قاعیدەیەکی عالەمییەوە کە پێگەیاندنی مرۆڤە بۆ ئەوەی سەرکردایەتیکردنی عالەم کا لە ئاوەدانکردنەوی سەر ڕووی زەوی، هەر مناڵە گەورە دەبێت و دوایی ئەبێتە هۆی وێرانکردنی سەر زەوی، ئەوە هەموومان سەیری واقعەکانی ژیان بکەین و سەیری گۆڕانکارەکانی ژیان بکەین و سەیری ڕووداوەکانی عالەمیش بکەین هەمووی مرۆڤ ئەنجامی ئەدان و ئەم مرۆڤش پرۆسەکەی هەر لە یەکەم جارەوە بە پرۆسەیەکی لەوانەیە ناتەواو هاتوێتە پێشەوە یاخۆد ئینحرافی کردوێت لە قۆناغی لە قۆناغەکانی ژیانە بۆیە وای لێ هاتووە ئێستا هەموو سەر زەوی بووە بە کوتلەیە لە ئاگر و بووە بە کوتلێ لە کوشتن و بڕین کە هەمومان دەیبینین خاڵی دووەم کە تایبەتەکانی پەروەردەی مناڵە ئەویش پرۆسەیەکی کۆمەڵایەتیە پەروەردە کردنی مناڵ پرۆسەی کۆمەڵایەتیە من ئەم مناڵە وا ڕادێنم تەعامول لەگەڵ دراوسێ بکا تەعامول لەگەڵ خەڵکا بکا تەعامول لەگەڵ گەورا بکا لەگەڵ بچوکا لەگەڵ ما مامۆستا لەگەڵ هاوڕێیە لەگەڵ کچە لەگەڵ کوڕە یانی هەموو ئەو قۆناغانە یەمە پرۆسەیەکە کۆمەڵایەتیە و دەمانێ ئەم مناڵە کەسێکی کۆمەڵایەتی دەرچێ چونکە ئینسان هەتا کۆمەڵایەتی بێ ئەتوانێ زیاتر خزمەت بە کۆمەڵگاکا و ببێتە هۆی بوژانەوەی کۆمەڵگا. خاڵێکی سێ خاڵی سێمی تایبەتمەندەکانی پەروەردەی مناڵ ئەویش ئەوەیە پرۆسەیەکی بەردەوامە مناڵ ڕاستە گەورە ئەبێ بەڵام هەتاوەکو مردن پێویستی بە چییە پێویستی بە بەردەوام پەروەردەکردنیت پێویستە بە بە ڕاستکردنەوەی هەڵەکانەوە چاکردنی وکەڵێ بەهێزکردنی ڕاستەکانە بۆیە ئەم پرۆسەیە لە قۆناغی و بە قۆناغی کە ناوەستێ یعنی ناکرێ گەشتە تەمەنی دوانزە ساڵ بڵێن ئیتر تۆ پێویستی بە پەروەردە نییە پێویستی بەوە نییە کە ئێمە ڕێی ڕاست و ڕێی خراپ و پێنیشاندە پێویستی بەوە نییە کە ئێمە بڵین ئەو خاڵت باشە ئەو خاڵت چونکە مرۆڤ لە هەموو قۆناغەکانی ژیانە پێویستە بە پێویستی بە هەڵسەنگاندن هەیە ئێمەش ئەم پرۆسەیە بە ئەنجای ئەگەر بەردەوامیش بین لەسەری پێویستە لە کۆتایی هەموو قۆناغێکیاچی بکەین ئێمە هەڵسەنگاندن بۆ ئەو پرۆسەیە بکەین کە دەستمان پێ کردووە کە پەروەردەکردنی مناڵە و حتا کە گەورە دەبێ چونکە مرۆڤ هەمیشە لەوانی عتل زاڵ بێ بەسەریا و لەوانەیە هەندێک حاڵەتی دەرونی تر زاڵێ بەسەریا بۆیە ئەم پرۆسەیە لە قۆناغێک بۆ قۆناغی تر ناوەستێ و قۆناغێکی چییە قۆناغێکی بەردەوام خاڵێکی مهم کە پەروەرد تایبەتمەندەکانی پەروەردەی مناڵە کە ئەمە گەشەیەکی هاوسەنگە ئەم گەشەی کە ئێمە دەیکەین ئەگەر سەیری قۆناغەکانی قۆناغەکانی مناڵی بکەین کە کاتێ دەست و قاچ و پێ گەورە ئەبێ گەشەکە لە هەمان کاتا زهنیشی گەورە دەبێت کەواتە هاوسەنگە لە هەموو جسمیا هاوسەنگە لە ناحەی معنەوی و ناحەی علمی و ناحەی وکڵێ بوارەکانی پەروەردە بە هەموو شێوازەکانە هاوسەنگەوە کەسێکی متەوازن بەو شێوازە چونکە گەشەکانی هەمیشە لەوایە و ناکرێ نەنمان بینیوە تا ئێستا دوو قاچ و دەستێ بە وەکو یە گەورە نەبن یا دەست دوو دەست وەکو یە گەورە من کەواتە ناحی وەکەڵێ زیهنی لەگەڵ ناحی قەزنی مێشکا وە لە ناحی وەکەڵێ هەموو بابەتەکانە بە شێوازێکی هاوسەنگ ئەم پەروەردێت ئەم پەروەردەیە ئەڕوات وە دەگاتە کۆتا مەزن کە تەکوینکردنی ئینسانە وە کامەڵبوون و گەشتە پلەی ڕشدە. خاڵی پێنجەم لە تایبەتمەندەکانی پەروەردەی مناڵ ئەویش ئەوەیە پرۆسەیەکی بەدەساتووە ئەم پرۆسێ یعنی ئەمە نیە کەتانە ئێمە لە ئەنجامی تەجروبە لە ئەنجامی خوێندنەوە لە ئەنجامی کۆمەڵە تەجوعالی هاوڕێتی کردنی مناڵە ئێمە ئەم پرۆسێمان بۆ بەدەسەکەوێت کاتێک کە هاوکێشەیە دادەنێین کە لە ئەنجامی ئەم پرۆسەیە ئێمە دەگەین بەو کۆتایی ئەو ئەنجامی ئەو هاوکێشەیە کەواتە ئێمە ئەتوانین هاوکێ ئەنجامەکە بەدەست بێنین و دەتوانین پرۆسەکە بەدەست بێنین بەو گۆڕانکاریانەی لە سلوکی مناڵەکەمانە ئەنجامی دەدەن. خاڵێکی کە کە تایبەتمەندەکانی پەروەردەی مناڵت دەبێت دایک و باوک ئابم شێوەیە لێ حاڵی بن ئەویش ئەوەیە پرۆسەیەکی تێر و تەسەل و چلۆپڕە یعنی پرۆسەیەکی تاک لایەنە نییە، پرۆسەیەکی جوزئی نییە، بەش بەش نییە، پرۆسەیەک نییە بڵێی قەینا لایەنی دارایی ئەگرم لایەنەکانی تر خۆی بەهێز دەبێ، پرۆسەیەک نییە بڵێی قەینا لایەنی مەسەلە گەشەکردنی زیهنی ئەدەم با هەوڵی گەشەکردنی مەسە خۆراکی نادەمێ لە پێناو ئەوەی کە مەسەلە بۆ نۆ لەوانەیە بۆ خۆی گەورە بێ نا، لە قۆناغەکانی مێژووە سەرەتاییترین کاتی مرۆڤ کە کاتێ هەبووە بیدایەتی دروستبوونی مرۆڤ هەتا ئێستا پەروەەردە زەرور بووە و ئەم پەروەەردە هەندێکی نەبێ گۆڕانکاری لەسەر داناتۆ چونکە وەکو سوقرات دەڵێ هەموو شتەکان دووبارن ئەتە ئێمە اینجا دواتر ڕەسەنایەتی وکەڵێ شتێکی خۆماڵی شتێکی ڕەسەن شتێکی پەروەردەیەکی هاوچەرخ کە لەگەڵ سەردەما بگونجێ واتە ئەم مناڵە کە من پەروەردەی دەکەم بڵێ زەمەنی پیاو سەسەلەم پێ دەناسم سونەتەکانی پێغەمبەری پێ دەناسێم هی سەحابەکانی پیاوچەکانی پێ دەناسێم بەڵام لەگەڵ قۆناغەکانی ئێستا دەبێ بیگونجێنم و هاوتەریبی بیکەم دەبێ ڕێکی کەمەوە بۆیە دەکرێ ئێمە لەم قۆناغی تێربن تایبەتمەندی پەروەردەی مناڵە قۆناغە نوێیەکانیش بە هەمان شێوە پەروەردە بین زایدن قۆناغە کۆنەکان کە هەردووکیان تیاکەڵ کەین مەزجی کەین و بتوانین چی بکەین بتوانین ئامانجەکەمان کە لە پەروەردەی مناڵ و پێگەیاندنێتی بەدەست بێنین خاڵی هەشتەمی تایبەتمەندەکانی پەروەردەی مناڵ ئەوەیە پرۆسەیەکی چالاکی و تەواوکاریە واتە هەموو قۆناغەکان بە چالاکی نەشاتا دەست پێکە بە عمل دەست پێکە بەڵێ یەکەم جار معریفەیە ئەگەر مناڵ یەکەم جار سەیری بکەی کە کاتێ دروستە بێ بەلاساییکردنەوە بێ خۆ معریفەی نادەیت خۆ تۆ تاریشی کتێبی بخێنێت ئەو لێ حاڵی نابێ بەڵام دێت بە لاساییکردەوە کرداری گەورەکان وردە وردە فێرە بێ تەجروبە وەرەگرێ بۆیە کە تەجروبەی نان ئەگەر لە نان خواردنەوە دەست پێ بکەین یەکەم جار ئێمە نان خواردن ئێمە نانەکەین بە دەمێ ئێمە خواردنەکەی بە دەمێ بەڵام مەرحەلەیەکی تر دێتە پێش ئەو بۆ خۆی خۆی عنی هەندێ حاڵەتێ خۆی بۆ خۆی عنی ئەبێ شلی بەکەڵەوە شیری بیتێ چای بیتێ بەسەر ئەوانەی بیتێ بەڵام پاش مدەتێکی نانی ئەدەیتێ پاش مدەتێکی کە دەبینی ئانی بۆ خۆی کەوچکەکە گرێ بسە لەوانە چەپ و ڕاست بە تاویل دی حاڵی نەبێ بەڵام گرنگێ لەگەڵ تێپەڕبوونی کاتا ئەو پرۆسەیە چالاکیەکان زیاد دەکا و ئەبێتە هۆی تەواوکردنی پرۆسە خیبرەیەکەی کە وەری گرتووە لە ئەنجامی لاساییکردنەوەی گەورەکانە و لە ئەنجامی تێگەیشتنی لە واقع بۆ جاری کە لە دوای ئەو پرۆسەی لاسایی کردنەوە دێتە سەر هەموو قۆناغەکانی تەواکە و هەموو پرۆسەکان تەواو ئەکا پێم خۆش ئەم پێش دەستیانە کە بیاخ پێشەکیانە بۆ ئەوی دایک و باوکی بەڕێز بۆ ئەوەی پەروەردەکاری بەڕێز بیزانێت کە ئەمە سیفەتی مناڵە پێویستە ئەمانە بزانین ئەمە وەکو مقابلاتی هوەری پەروەردەی مناڵ وایە سیفەتەکانی مناڵ پێویستە بزانین ئێمە مناڵ چییە لە کەیوە دەست پێکا قۆناغی ئایا لە ساواییوە لە یەکەم ڕۆژی لەدایک بوونە پێوترە مناڵ یاخود لە کەوی پێوتێ بۆیە سیفەتەکانی مناڵ یەکەم سیفەتی ئەوەیە لە دوای سێ ساڵ هەڵچوونی هەیە لە دوای سێ ساڵ تووڕە ئەبێ یان تووڕەبوونەکانی دیارە ئەیبینی پێوە بە دەموچوە دیارە بە گریانەکانی وە دیارە بە ئاهتا تەسەڕفاتەکانی دیارە جاری وایە مناڵێک دێتە بەردەست تۆ نازانی توڕەیا تۆڕە بەس کە کاتێ شتێکی بەدەست تۆی ئەیگرێتە تۆ یا شتێکی بەدەست تۆی ئەیشکێنی یا شتێکی بەدەست تۆی ئەیخاتە خوارەوە ئەوە دیارە هەڵچوونەکان لە تەسەڕفت کردەوەیە وەکوتم لە کۆمەڵە سیفەتی دەرونیا دیارە خاڵێکی تر کە لێرە ئێمە ئیشی لەسەرەکەی مناڵ بە کۆنتترۆل لێرە ئیش ناکە ینی کۆنتترۆلەکەی بەدەستەوە بێ بۆ شوازی کە بتەوێ بیژەنە لە قۆناغا قۆناغی مناڵێ بە میزاجی خۆی کارەکە چی بۆ خۆی پێی خۆش ئەو ئەنجامەدات یان چاوەڕێی ئەوە ناکا بزانێت تۆ پێی بڵێی بێی دانیشی محازەرەیەکی بۆ بدەی ئەمە لایەنی چاکەیەتی ئەوە لایەنی خراپەیەتی ئاوا باشە ئەوە نە بە میزاجی خۆی بەس ئەکرێ ئێمە چی بکەین وردە وردەوە کەڵ لەسەر خۆمان ئەو شتانیان هەمووی تێبگەین خاڵی سێهەم کە زۆر لە دایک و باوکان لەم خاڵا دەکەونە هەڵەوە ئەویش مناڵ لەم قۆناغا پرسیار زۆرەکە چونکە معلوماتی کەمە چونکە دەیەوێ فێر بێت چونکە لە هەندێک لە شتەکان تێناگا لە پەیوەندی هەندێک لە بابەتەکان ڕووداوەکان پێکەوە تێناگا بۆیە لەم حاڵەتا پرسیاری زۆر زۆرە بێ دایک و باوکی بەڕێز کاتێکە کە مناڵەکان پرسیارەکەن ئەگەر بێت و یعنی جوابی پرسیارەکان نەدەنەوە بەو شوازەی کە ڕاست و دروستە و بۆ خۆیان دەیزانن ناچارن بیر لە چی بکەنەوە بیر لەوە بکەنەوە کە لە شوێنی کا وەڵامەکەی وەرگن دوایی ببێتە هۆی ئەوەی کە وکەڵێن لەوانەیە بەهەڵەشیابن لەوانەیە ئینحراف کەن لە سکەی خۆی بۆیە یەکێکی تر لە سیفەتەکانی مناڵ ئەوەیە کە پرسیاری زۆر زۆر دەکا و یعنی پرسیاری وا دەکا کە لەوانەیە دایک و باوکی نە علمی پێهێمن لە ڕۆژ لە ڕۆژان بیستبێتی بۆیە ناچا پێویستە باوک و دایکی بەڕێز یا پەروەردەکار یا مامۆستا پێویستە بگەڕێ بە دوای کۆمەڵە سەرچاوە کە بتوانێ وەکەڵێ برسێتەکانی ناحەی علمی مناڵ تێرکە خاڵی چوارهەم کە زەرورە ئیشی لەسەر بکە یاخو سیفەتێکی تری مناڵە داهێنانی لێرە نییە یعنی چاوەڕی ئەوە نەکەی مناڵەکە پۆلی مەسەلە بۆن پۆلی یەکی ئیبتداییە یا مەسەلە بۆن شش ساڵانە یا هە ساڵانە دابنیشێ لێرە دەستکا بە ئیبدا و دەستکا بە داهێنان و دەستکا بە بە ئەو داهێنانەی کە ئێمە ئەمانوێت نا ئەمە مناڵە خۆ بەشتاوەکەڵێ تەمەنی گەورەنەوە بۆیە لەم مەرحەلا مناڵ یانی زۆر دەگمەن نەبێ داهێنانی نییە ناتوانێ ئیبداعکە ناتوانێ بێ دانیشە سیارەیەکت بۆ دروستکە ناتوانێ بێدانشە کۆمەڵە سیفەتی گەورە هەیە مەسەلا ئەنجامێدا خاڵی سیفەتە خاڵی پێنجەمی سیفەتەکانی مناڵ ئەوەیە بازدان و جوورە جۆڵ و یارەکردنی زۆر ئەنی من لە ڕۆزەیە کۆبنەی دایکان و باوکان بوو دایکێک گەستاوتی ماوەسا مناڵەکەمان لە ڕەوزە فێری کەڵێ بە کورتی عجول بووە عجول ئێ من شتم خۆی مناڵ هەڵی لە ئەسڵ یعنی حرەکە ڕوزەش دا ینی جوڵە یعنی وەکەڵێ گوڕوتی ینی ینی هەڵبەز و دابەزی مناڵ بۆ یەکە کات لەو مەرحەلەیە بۆ یەکە کاتێ دێتە ڕوزە یاخود لە کۆڵانە هەردووکیان هەر حەرەکە ئەکا هەردووکیان هەن جوڵە ئەکا هەردووکە هەردووکیان هەر بازدانەکە یاریکردنی زۆر زۆرە بێ بەڵام لە قۆناغ لە ناو ڕۆزا بە شێوازێ دەیکا چونکە مناڵ پرێتی لە حەرەکە و جوڵە و توانا دەبێ خۆی خاڵی کاتەوە لەو توانایی کە هەیەی بۆیە ئەگەر بێت و لە ڕۆزا بێ بەو شوازێک بەو شوازە لە قاڵ بێکابێت لە دەرەوە پەنجەرە ئەشکێنێ بەڵام لەوانێ لە ناو ڕۆزەیە لە قوتابخانە بێ لە شوێنەکە بێ بەو یعنی بە سیستەمی ڕاکردنەکەی خۆی بکە یاریکردنە یاریکردنی نەوعی یاریکردنەکانە جۆر بە جۆرکردنی یاریکردن یاخود تێکەڵکردنێتی لەگەڵ خەڵک و بڵێ ڕفیقەکان ترا بۆیە تۆ چاوەڕی ئەو بکەین مناڵم جاروایمە یعنی زۆر جار لە مەجلیسەکانمانە مناڵمان هەیە کە دێتە مەجلیسەکە لە سوور سووددانیش تۆ قاچی وکەڵە دەستی خستۆتە وکەڵێ بێدەنگ بێدەنگ دانیشتە خەڵگەڵێ و مناڵە زۆر زۆر عقل زۆر چاکە لە ئەسلا دەبێ مناڵ بجوڵێ یان تۆ چاوەڕێکە بڵێ ئەو مناڵە مادەم ناجوڵێ و بێدەنگ و عقل لەکی ئەڵەوە نەخۆش نێجارێ بۆیە مناڵ لە مەرحەلەی قۆناغی بیتایە تا بە تایبەتی یعنی جوڵە بە تاواکو تەمەنی کەوتمان دوانزە تا چواردە ساڵ کە هەندێ زانەکان قەنعاتیان وایە تا ئەوەندەێ مناڵ خاڵێکی کە کە لە سیفەتەکانی مناڵە کە لەوانەیە یعنی جیاوازی لە نێوان کوڕ و کچا هەبێ ئەویش ئەوەیە ڕەنگەکان ناناسێت تۆ جاری وایە ئەو ئەڵێ ئەو ڕەنگ ئەو پەرداخە سوورە یا مەسەلە بۆ من ئەو وەرەقە سوورەم بەرێ ئەو نازانە سوورەکە کامەیە بۆیە دایک و باوک نابێ وەکەڵێ خەشمی تووڕەبوونیان بڕژێن بەسەرە تۆ بۆ ئەم ڕەنگەنانە نبینی ئەوە زۆر جا دایک و باواڵ نبینی خۆ کوێرنیدەوە ئەوەکەڵێ ئەوە ڕەنگەکەی و ئەوژێن مناڵ سیفەتێکی تری لەم قۆناغا ئەوەیە کە ڕەنگەکان بە باشی ناناسێ و ناتوانێت بڵێ ئەمە سوورە ئەوە ڕەشە ئەوە قاوەیە ئەوە سپیە ئەوە ڕەنکانە خاڵێکی تری سیفەتەکانی مناڵ کە دایک و باوکان ئێمەی پەروەردەکە زۆر جارەکەینە هەڵەوە ئەوش ئەوەیە درۆ لای مناڵ هەر درۆیە یعنی درۆ بۆ قەڵەتاندن نییە تۆ جاری وایە مەسە درۆیەکی بەحسابی خۆت دەتەوێت شتێکی سیفکەڵێ یەعنی کۆمەڵێک قۆ یەعنی لەوانەیە بیشخاتەوە مەسەلە بۆ نموونە ئیحراجیش بکا لە بەرامبەر خەڵکیکا بۆیە درۆ لە لای مناڵ هەر درۆیە یعنی ئەوە نیە بڵێ وڵا لەوانەیە لەوانێ بۆ بەسەر ئاشتکردنەوەی بێ لەوانەیە بۆ بۆ یەک کە وعدتدا وعدەکە ببەرە سەر لەگەڵێ ئەگینا لای تۆ سیفەتێکی سیعانیەکەڵێ خاڵێکی سلبی دەرەکەوێت لە لایەوە کە لای مناڵەکە سبەینە جا خۆ وەڵا تەبیعیە مادەم باوکم درۆکا و گەورەیە و لە من ئەزانێ ئەو شت باشتر ئەزانێ کەواتە ئەکرێ منیش وردە وردە فێری چی بم فێری درۆ بم یاخۆ بەو شێوازە کە لەگەڵ خۆما بگونجێ و لەگەڵ مەسلحەت و بەرژۆندەکانی مناڵیما بگونجێ بۆیە یەکێک لە خاڵە گرنگەکان کە ئەبێتە هۆی حرافکردنی مناڵ ئەوش ئەوەیە کاتێ لاسایی گەورەکانە کاتەوە لە درۆ یاخود لەوەی کە معلوماتی ناڕاستیانە دەرێ خاڵی هەشتەمی سیفەتەکانی مناڵ زیاتر گرنگی بە هەستەکانەدا یعنی قەت گرنگی بە خەیاڵات نادا قەت گرنگی مەسەلە بۆن مونە وکوڵە ئەو پێنجستەی کە ئێمە باسەکەین قەت گرنگی بەوە تەفسیر نادا بڵێ مەسەلە بۆن منە کۆمەڵێ وێنەی خەیاڵی داهات و کێشێ بۆ خۆی نەخێت لە ئێستا دەژی و تەعامل لەگەڵ ئەو پێنجەستایەکە کە لەبەردەمێ خاڵی نۆیەمی لە سفەتەکانی مناڵ فێربوون و نووسین و خوێندنەوەی سنووردارە بێت واتە ئێمە لەم قۆناغا تۆ چاوەڕێ مەکە مناڵەکەت بێ بە دکتۆر چاوەڕێ نەکە مناڵەکە ببێ بە خەتاتی و دابنیشە خەڵک فێرکە چاوەڕێ مەکە خوێندنەوەی دابنیشە مەسە کتێبێکی گەورە گەورەی بینتە بەردەم ئیشی لەسەرکە نە یەعنی قۆناغەکەی سنووردارە، مەعریفەی سنووردارە، سلووک و ڕەفتاریشی هەر سنووردارە، کەواتە دەبێت نووسین و فێربوون و خوێندنەوەشی بە هەمان شێوە سنووردار بێت. خاڵێکی دەیەم کە سیفەتەکانی مناڵە ئەویش ئەوەیە چاکە و خراپە لێک جیا ناکاتەوە. بە هیچ شێوەیەک دەعنی لە هەندێ حاڵەتیا نازانێ کامە بۆ خۆی چاکە کامە بۆ خراپە بۆیە هەرچی کردەوەی بێتە بەردەمی ئەیکا بەس ئەوە ئەرکی گەورەکانە کە چی بکا چاکە و خراپەی بۆ لەیەک جیاکەنەوە وە پێی بناسێنن وە بیکەن بەو بەوەی کە ئەوە کەڵێ بیکەن بە کەسێکی خەبیر بیکەن بە کەسێکی گونجاو بیکەن بە کەسێک کە بتوانێت گۆڕانکاری لە سلوکی خۆیان بکە بەو شێوازەی کە ئامانجەکەی خۆی دەی پێکێوە دەیگەێنێتە ئەنجامێکی زۆر باشتر بۆیە ئەو سیفەتانە ئێمە ئەرکاتە مناڵمان ناسی و سیفەتەکانیانمان ناسی ئەو کاتە دەتوانین باشترین باشترین و چاکترین جۆری پەروەەردە هەڵبژێنین لەگەڵیا و بێگەینە ئەو ئەو ئامانجە دیاریکراوەی کە پەروەندە پەروەەردە دیاری کرد یاخود خۆمان بۆ پەروەردەکردنی مناڵەکەی خۆمان دیاریمان کردووە چونکە ئێمە وتمان ئامانجی پەروەەردە گۆڕانکاریە لە مەعریفەتە گۆڕانکاریە لە زیهنا گۆڕانکاریە لە سلوکە کە ئەوە کۆتا خاڵە کە ئیشی لەسەرکەین بیسەرانی خۆشەویست بەم شێوازە هاتینە کۆتایی زنجیرەی یەکەم لە هوەری پەروەردەی مناڵ تا بەرنمەی کتر بەخوای گەورەتان سپێرم خواتان لەگەڵ